بەڕاستی دەست وەشاندنی پەروەردگاری تۆ زۆر سەختە بێگومان هەر ئەوە کە لە سەرەتاوە مرۆڤ دروست دەکات و دوای مردن زیندووی دەکاتەوە وە هەر ئەوە لێخۆشبووی میهرەبان خاوەنی عەڕشی بەرز و پایەدار. ذو العرش المجید فعال لما یرید. خاوەنی عەڕشی بەرز و پایەدار بەڵکو ئەوانەی کە بێ بڕوا بوون هەمیشە لە بە درۆ زانینی قورئان دان، وە خواش بە دەسەڵات و زانینی لە پشتیانەوە دەوری داون. بل هو قرآن مجید فی لوح محفوظ. بەڵکو ئەوەی کە بە درۆی دەزانن قورئانێکی گەورە و بەڕێزە لە لەوحێکی پارێزراو دایە.